سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی مسلمان وای لە سەرەتای ساڵی تازەی کۆچی مسلمانان ساڵی هەزار و چوارسەد و سی و شەش لە خوای گەورە داواکارین کە ئەم ساڵی تازەمان بۆ بکاتە ساڵی یەکڕیزی و عیزەتی ئیسلام و موسڵمانان ساڵی ئاشتی و تەبایی و خۆشی بێت و و ئەم کوشتار و هەرا و قەیرانەمان لە ناو لابەرێ ئینشاءاللە سەرەتای ساڵی هەموو ساڵێکی کۆچی یادی هیجرەتی پێغەمبەرە صلی اللە علیە وسلم، کۆچی پێغەمبەر لە مەککەوە بۆ مەدینە، بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باز لە هیجرەت دەکەین لە ژێر ناونیشانی مانا و مەبەستەکانی کۆچی پێغەمبەر صلی اللە علیه وسلم دیارە لە هەموو ڕووداوەکاندا ڕووداوی کۆچ لە هەموویان زیاتر بە ئازار و سەختتر و گرانتر بوو، بۆیە لە سەردەمی پێشەوا عومەردا خوا لێی ڕازی بێ ئەم یادەیان کردە ساڵی سەرەتای ساڵی کۆچی، هەموو ساڵە لە یەکی محەڕەمەوە سەرەتای ساڵی کۆچی موسڵمانانە، هەروەکو چۆن هەموو قەومێک ساڵی خۆی هەیە، ڕۆژ ساڵنامە و ڕۆژژمێری خۆی هەیە، ئێمەی موسڵمانیش ساڵی کۆچی ساڵی ئێمەی موسڵمانانە بەداخەوە کە ئێستا ئیشی پێناکرێ بۆیە زۆربەی خەڵکی لێی بێئاگایە بەڕێزان و خۆشەویستان کۆچی پێغەمبەر صلی الله عليه وسلم لە مەکەوە بۆ مەدینە بە ناچاری کە بێ بڕوایان وایان لێکرد کۆچ بکات ئەوە گۆڕینی مەوقع بوو نەک مەوقیف. ئەم کۆچە نوێبوونەوە بوو، ئەم کۆچە بوو بە پێناسەی موسڵمانان، ئەم کۆچە لە نزمییەوە بۆ بەرزی. بۆیە بەڕاستی کە کرا بە سەرەتای ساڵی کۆچی، چونکە ئەم کۆچە وای کرد کە ئیسلام لە غوربەت نەجاتی بێت. ئەم کۆچە بوو کەوا عیزەتی دا بە ئیسلام و موسڵمانان، بۆیە ئێمە پێویستە و پێی جێی خۆیەتی هەموو ساڵانە لەو یادەدا لە خزمەتیدا بین و ڕەهەندەکانی ئەو کۆچە وەربگرین، چونکە جارێیشکە کۆچ لە مەککەوە بۆ مەدینە ناکرێ بە مەعنا تایبەتیەکەی لا هجرة بعد الفتح، بەڵام بە مەعنا گشتیەکەی ولکن جهاد ونیە. ئەوەیە کە دەبێ ئێمە تێکۆشان بکەین لە پێناوی دینی خوای گەورەدا ئێمە کۆچی ئێمە ئەوەیە کەوا ئەوەیە کەوا ئێمە هیجرەت بکەین لە خراپەوە بۆ چاکە المهاجر من هجر ما نهى الله عنه مهاجر ئەمەیە کەوا ئەمڕۆ هیجرەت بکە کۆش بکە لەوەی کە خوا پێی ناخۆشە بۆ ئەوەی کە خوا پێی خۆشە یەعنی لە خراپەوە بڕۆین بۆ چاکە، لە چاکەوە بڕۆین بۆ چاکتر. ئەمە بە ڕاستی هیجرەتی ئەم ڕۆژگارەیە. بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست، ئەگەر سەرنج بدەین لە ڕەهەندەکانی کۆچ، مانا و مەبەستی کۆچ گەلەک زۆرە. یەکێک لەوانە ئەگەر قۆناغی مەککە دابنێین بە قۆناغی، عەقیدە و بیر و باوەڕ و بانگەواز ئەوە قۆناغی مەدینە قۆناغی تەشریعە دووەمینیشیان پێغەمبەر صلی الله علیه وسلم کە کۆچی کرد بۆیە کۆچی نەکرد بۆی خۆی پەنابات بۆی بچێ ئیسراحەت کات و پاڵ باتەوە بۆیە کۆچی کرد بۆ ئەوەی کە ئەوەی کە بە نەزەری لە مەدینە وتویەتی دەبێت لە مەدینە بە پراکتیک بکرێت بە عەمەلی ئەویش بۆ ئەوەی دەوڵەت دامەزرێنێ ئەوە بوو کە دەوڵەتی ئیسلامی دامەزراند و سی ساڵ دوای خۆی بەردەوام بوو دوای ئەویش کەوە ئەمەوی و عباسیەکان و هەتاوەکو عوسمانەکان تەواو بوون هەر دەوڵەتی ئیسلامی بوو بەڵام لاری و خواری و کەم و کورتی تێکەوت بوو بەڵام سی ساڵ دوای پێغەمبەر صلی الله علیه وسلم دەوڵەتێکی ئیسلامی عیارە 24 بوو بۆیە دەبێ ئەوە بزانین کە ئەم کۆچە پێمان دەڵێ پێمان دەڵێ کە ئەوانەی دەڵێن دین جیایە لە دەوڵەت وەکو ئەوە وایە سەر جیابێ لە لاشە چونکە ناکرێت دین جیابێ لە دەوڵەت دینی بێدەوڵەت زەلیلە واقعی ئەمڕۆ دەلیلە ناکرێت تۆ دینێکت هەبێ و دەوڵەتی نەبێ لە ئەرزی واقعدا بوونی نەبێ پێغمە ساسەلم بۆیە چوو بۆ مەدینە بۆ ئەوەی دەوڵەت دامەزرێنێ و دەوڵەتیشی دامەزراند بۆ ئەوەی ئەم قورئانە یاسا بێ نەک هەر لە پەڕۆکی سەوزا بێت نەک کاتێک کە ژنێ مناڵی بوو لە ژێر سەریا دای بنێن خۆ ئەم قورئانە ئەگەر لە مەکە هەر بخوێنرایە و عملی لەگەڵ نەبووە لە پەڕۆی سەوزا بووە و ماز بکرایە خۆ ئەوان ڕێیان لەوە نەدەگرت بەڵام ئایا قورئان هەر ئەوەی دەوێت لە ئێمە؟ نا، قورئان یاسا و دەستور و بەرنامەی تۆی موسڵمانە، بۆیە دەبێ ئەو قورئانە بکرێ بە یاسا، چونکە ئەوانەی کە دەڵێن دین جیا لە دەوڵەت پێچەوانەی چەندین ئایەت و فەرموودە و پێچەوانەی پەیامی هیجرەتی ڕەسول اللە صلی الله علیه وسلم چونکە پێغەمبەر صلی الله بۆیە چوو بۆ مەدینە بۆ ئەوی دەوڵەتی دامەزرێنەوە دەوڵەت چی دامەزران هەندێک شت هەیە لێک جیا ناکرێتەوە ئیمانداران بۆ نموونە ئەگەر لێت جیاکردەوە هاوسەنگ و پارسەنگەکەی تێک دەچێ بۆ نموونە ئێمە شەو و ڕۆژمان هەیە ئەگەر لێکت جیاکردەوە هاوسەنگی تێک دەچێت و ژیان ناخۆش دەبێت ئەگەر ژیان هەمووی ڕۆژ بێن هەمووی شەو بێت ئەوە ژیان ئەو لەزەتەی نابێت کەواتە شەو و ڕۆژ نابێت لێک جیا بکرێتەوە و هەروەها ئێمە حکم و حکمتمان هەیە نابێت لێک جیا بکرێتەوە هەر کەسێ حکمی هەبوو دەبێت حکمەتی هەبێ ئەینا ئەو حکم و دەسەڵاتەی لە دەست دەچێت وە هەروەها دین و ژینیش نابێ لێک جیا بکرێتەوە ئەگەر لێک جیا کرایەوە ئەو وەکو ئەم ڕۆژگارە دەیبینی ئەم هەموو تەکنۆلۆجیا و پێشکەوتنە هەیە ئەم هەموو عەکرانەوەی عەقڵەکان هەیە بەڵام ساڵێ بۆ ساڵێ خۆزگە بە پارە و بەردەوام لە قەیراندا دەژین بەردەوام گردبوونەوە و خۆنیشاندان و شەڕ و ڕشتنە ئەوە بۆ چونکە سیستەمی خوای گەورە کە عادلترین سیستمە ئیشی پێ ناکرێت چونکە قورآن و سنت لەسەر ئەم زەویە ئێستا لە بستی عەرزە لە هیچ شوێنێک ئیشی پێ ناکرێت هەرچەندە نوێژ خوێنمان زۆرە و مسلمانمان زۆرە بەڵام وەک کەفی سەر ئاوێوە لەبەر ئەوە بەڕاستی دەبێت ئێمە بزانین کە ناکرێت دین لە ژین جیا بێت و یەکێ لە مەبەستەکانی پێوە ساسەلم لە مەکەوە بۆ مەدینە ئەوە بوو کەوە دامەزراندنی دەوڵەتێکی ئیسلامی ئیمانی ئەوە بوو کە دای مەزران پاشان خاڵی سێم لە ڕەهەندەکانی کۆچ با بزانین کە کۆس ئەومان پێ دەڵێ کە سەرچاوی تیرۆر بێباوەڕەکانن مشریکەکانن ئەوەتا قورئان پێمان دەڵێ، مێژوو پێمان دەڵێ، کاتی خۆی بێباوەڕانی موشریکەکانی قوڕەیش لە دارولنەدوە کۆ دەبوونەوە، پلانیان دانا کە پێغەمبەر صلی اللە علیە وسلم یان دەبێ بکوژرێ، یان دەبێ بگیرێ، یان دەبێ شار بەدەر بکرێ. بۆیە جبریل سەلامی خوای لەسەر بێت ئاگاداری کردەوە و پیلانەکەیان بوو بە بڵقی سەر ئاو و پێغەمبەر صلی الله علیه وسلم پیلانەکەی ئەوانی پووچ کردەوە بە فەرمانی خوا و ئەوە بوو کە بە ناچاری زێدی با و باپیرانی بەجێهێشت بە ناچاری مەکەی خۆشەویستی بەجێهێشت ئەوە بەڕاستی پێمان دەڵێ ئەم پەیامەکە سەرچاوەی تیرۆر و تۆقاندن و دەرکردن و ئاوارەکردنی خەڵک چێە مشریچینن بێباوەڕانن ئەی نا خۆ ئەم تیرۆرەی ئێستاش باسی دەکەن خۆ وەڵاهی لە مەکە و مەدینەوە نەهاتووە خۆ وەڵاهی لە قورئان و سنەدا باسی نییە با خوێندەوارەکان بگەڕنەوە بۆ کتێبەکان المعجم الوسیط ئەو قاموسە ئۆکسفۆردی بەریتانی هەموو قاموسەکان تەماشاکەن بزانن کەوە وشەی تیرۆر وشەیەکی فەڕەنسیە لە ساڵی 1993 دوای ئەوەی کە شۆڕشی فەڕەنسا سەرکەوت دوای ئەوە بۆ ساڵێک کەسێک حکومی فەڕەنسای گرتە دەست کە ناوی ڕۆپسپیر بوو ئەو ڕۆپسپیرە لە ماوە یەک ساڵدا سی و پێنج هەزار کەسی لە ناو برد وتی هەر کەسێک لەگەڵم نەبێت دژمە دەبێ یان ڕەش بێ یان سپی بێ جیهازێکیان دانابوو بە ناوی گیوتین هەر کەسێکە لەگەڵ ئەوان نەبوویایە دایانخستە ناو ئەو جیهازەوە ڕایان دەکێشا و دەستیان دەنا بە دوگمەکەدا و ڕێک ملیان دەقرتان بۆیە زان مێژوونووسان تەماشاکەن خوێندەوارەکان ئەو ساڵەیان ناو ناوە عصر الارهاب واتە چاخی تیرۆر چاخی ترسان و تۆقاندن لە کتێبە فارسیەکاندا پێی دەڵێ دەورانی وەحشەت واتە سەردەمی وەحشیەت ئەوە بوو ئەوەیە لەوە هاتووە ئەی ناخۆ ئەگەر لە ناو مسلمانانەوە بهاتایە ئەوە دایانکرد بە هەزار هێند و بەزم و دەهۆڵی زۆریان بۆ دەکتا بەڵام هیچ سەرچاوەیەکی مێژووییمان نییە ئێستاش کە مسلمانان تۆمەتبار دەکەن زۆر جار دەبینی هەر پیلانی موشریکەکانە پیلانی زلهێزەکانە بەڵام بە ناوی شتێشکەوە و هەر جارە بە ناوێکەوە دەیانەوێ خەڵکی قەت و عام بکەن و چونکە مەسەلەی تیرۆر واتە فەرزکردنی ڕای خۆت لەسەر بەرامبەر بە زۆر ڕای خۆتی بەسەردا فەرز دەکەی دەڵێ دەبێ هەر دیموکراسی بی یەکاکەمە قورآن و سنەتم هەیە دەڵێ ئەگەر لەگەڵ من نەبی معنای تۆ لە لیستی ڕەشدای ئا ئەمەیە بەڕاستی تیرۆر و تۆقاندن کە لە فەڕەنساوە هاتووە، لە ڕۆژئاواوە هاتووە بۆ ئەوەی خوێندەوارەکان و خەڵکە عامەکە بزانێت وانەزانێت کەوا لە ئیسلامدا و ئەمە لە ئیسلامدا هاتووە و خەڵکانێک موسڵمانانی پێ تۆمەتبار دەکا قل هاتو برهانکم ان کنتم صادقین دەی بەڵگەکەتان بێنن ئەگەر ڕاست دەکەن ئەگەر باسی کوشتنیش دەکەن ئەها لە شوێنێ موسڵمانێک کوژرا و فڵان کەس کوشتی ئەی بۆ باسی حەربی عالەمی یەکەم و دووەم ناکەن کە شەست و پێنج ملیۆن کەسیان تیا کوشت و و بەدەیان و بە ملیۆنان خەڵکی تریش بەردەوام دەکوژرێ و هەمووی لەژێر پلان و پیلانی ئەواندایە جا پەیامی هیجرەت پێمان دەڵێ کە سەرچاوەی تیرۆر و تۆقاندن و کوشتن و بڕین مشریکەکانن بێباوەڕانن نەوەکو مسلمانان و هەروەها پەیامێکی تری ڕەهەندەکانی کۆچ چوارەمیان دەفەرمێ ئەوەیە کە پێغمە صلی الله سلم الاخذ بالاسباب پێغمە صلی الله سلم هەروە هەڕەمەچی کۆچی نەکرد دەستی گر بە هۆکارەکانەوە بەرنمەیەکی تێر و تەواوی دانا چۆن هاوڵانی پێشتر بەڕێکرد چۆن بۆ خۆی ئیتیجاهی عەکسی هەڵبژار بۆ ئەوەی کەوا بێ باوەڕان سەریان لێ تێک بچێت چونکە وەکو وتراوە شەڕ بە چەک مامەڵە بە دراو، تۆ ئەگەر بچی بۆ بازاڕ دراوت پێ نەبێ مامەڵەی چی ئەکەی؟ ئەگەر بچی بۆ مەیدانی جەنگ دەبێ سیلاحی ئەو ڕۆژگارەت پێ بێ، بۆیە پێغەمبەری صلی اللە علیە وسلم هۆکارەکانی بەکار هێنا، ئەوجار ئەو کۆچەی کرد نەیوت بەتەمای خوای، ئیشی کرد ئەوجا وتی بەتەما خوا. ئێسا خەڵکێکمانەیە هەر لە خۆیە پاڵی داوەتەوە دەڵێ بەتەمای خوات ئەتۆ ئیش بکە ئەو جار بەتەمای خوا وەڵا خوا بە ڕحمە بەڵێ خوا هەر بە ڕحمە بەڵام تۆ ئیش بکە بەردەوام بە ئەو جار خوای تۆ ڕحم بە خۆت بکە بەڕێی خوایدا بڕۆ بەرنامەی خوا پیادە بکە خواش ڕحمت پێ دەکا بەڵام تۆ جار لە جار دەقیرەکە لاداوە پابەندی بە ڕێنمایەکانی شەرعەوە حتمما ئەوە تووشی سەر ماڵوێرانی و سەرگەردانی دەبی بۆیە وەکو کابرایەک هات بۆ خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی حشترەکە چ لێ کرد وتی ئا وەڵا بەتەمای خوا بەرەڵام کردو لەوێ وتی اعقلها وتوکل علی الله حشترەکە بەستەوە ئەوجا پشت بەخوا بەستە دەی تۆی مسلمانی دەبێ ئیش بکەی بەرنامە ڕێژی بەپێی بەرنامەکان بەڕێدا بڕۆی ئەوجا بە پشتیوانی خوا ئیشەکە بکەی ڕحم بە خۆت بکە بەڕێ خوای دابڕۆ خواش ڕحمت پێ دەکا بەڵام هەروا قسەیەک بڵێ خوا بە ڕحمە و عەمەلی لەگەڵ نەبێت بەڕاستی ئەوە ناچێتە ژیر پانەوە بەڵێ خوا هەر بە ڕۆحمە بەڵام تۆش ڕۆحم بە خۆت بکە و پشت بە خوا ببەستە لە ئیشەکانتا و هەروەها پێنجەمینیان لە ڕەهەندەکانی کۆچ کۆچ پێمان دەڵێ بەڕاستی دەبێت سەرکردە وەک پێغەمبەر صلی الله علیه وسلم دڵسۆز بێ هەموو هاوەڵانی بەڕێکرد ئەوجار خۆی ئەبوبەکر مایەوە، نەک وەک سەرکردەکانی ئەم زروف و ڕۆژگارە کە دەیبینی لە پێناوی کەسوکاری خۆیان و لە پێناوی بەرژەوەندی خۆیان و لە پێناوی ئەوەی کە دەیبینین و دەیزانین دەیانەوێت کوڕی خەڵک هەمووی لەناوچێ بەلایەوە ئاساییە، بەڵام هەر ئەوان پارێزراو و سەلامەت بن. بۆیە بەڕاستی دەبێ سەرکردە دڵسۆز بێ وەکو پێغمبەر صلی الله علیه وسلم و هەروەها لەناو کوردیشدا سەرکردەی دڵسۆزمان زۆر بووە قازی محەممەد کە یەکێک بەلۆ سەرکردەی کە لەبەرەوەی پەروەردەیەکی ئیمانی بووە کاتێکەوە ئەو وەزعی لێ ڕوویدا دەوریان چۆڵ کرد لە کوردستانی عێراقەوە لەش لە شوێنێکی زۆر گەورەوە نامەیان بۆ ناردی کۆمێنتەکە ماوە کە بێتە ئەم دیۆ بۆی پەنات بین و بتپارێزین وتی من شوێن خۆم پەنا بەم و کوڕی خەڵک یعدام بکرێ دەبێ منیش لەگەڵ کوڕی خەڵک یعدام بکرێم بۆیە بەڕاستی سەرکردە ئەوەیە کەوا دەبێ سەر بێ و لە دڵی خەڵکدا بێ بۆ ئەوەی کە بەردەوام مێنێتەوە ئەوە ئەم پیاوە بەڕێزە ئێمە بەردەوام باسی دەکەین چونکە بەڕاستی پەروەردەیەکی ئیمانی بوو و هەروەها شەشەمینە لە ڕەهەندەکانی کۆچ ئەوەیە کۆچ کە پێمان دەڵێ هاوەڵانیش چەند دڵسۆز بوون ئەگەر سەرکردەکە دڵسۆز بوو ئەوە شوێنکەوتانیشی دڵسۆز دەبن ئەوە تا هەمویان لە خزمەت پێغەمبەرا بوو صلی الله علیه وسلم ئەوە تا ئەبوبەکر هەموو بیستوتانە چۆن کوناشکەوتەکانی پڕ دەکردەوە بۆ ئەوەی مار و دووپشکە بە پێغەمبەرەوە نەدا صلی الله علیه وسلم مەسەلەی سوراقە و ڕۆیشتن بەو ڕێگایەدا و بینی مەکە و مەدینە 467 کیلۆمەترە ئێمە تۆ بە سەیارە ماندوو دەبی سپلێت ئیش دەکا چەند جار لا دەدەی ئەمان لەم گەرمایە، لەم بیابانە، لەم تینویەتیە، ئەم ترسە بەدوایانەوە، وەکو دەڵێ تیرۆری نێودەوڵەتی ئەو کاتی بەدوایانەوە بووە، لەو هەموو ڕێ ببڕە ئەمە دڵسۆزییە بەڕاستی سوهەیب بەجێ مابوو لە سەفەرەکە دوای ئەوەی کەوا ڕۆژ بە ڕێگەدا و پێشیان پێگرت وتیان تۆ ڕووتەڵەیەک بۆ هاتی بۆ مەکە ئێستا دەوڵەمەند بووی ماڵەکەتمان پێ بڵێ ئەجار ڕێگە دەدەین فەرمی هەموو ماڵەکەم لە فڵان شوێنی داناوە ئەوجار ڕێگەیان دا بگاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم چونکە وتی با هەموو شتێک لە پێناوی پێغەمبەرا بێ بەس من بگەمە پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆیە بەڕێزەکانم ئەمە ڕەهەندەکانی کۆچە حوتەمینیشیان پاراستنی ئەمانەت پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەمانەتی دوژمنەکانی لابوو هی مەکە کە وەدەریان نابوو کە هیجرەتیان پێکرد بوو ئیمامی علی بەجێهێشت بۆ ئەوەی ئەمانەتەکان بپارێزێ و بیانداتەوە بە خاوەنەکانی بەڵام ئێستا هەر شوێنە شەڕی تێکەوت کێشەیەکی تێکەوت ئەها تەماشای ئەم هەموو فەرهود و تاڵانیە هەر شوێنێ گولە تۆپەی شتیاب تەقێ هەمووی تاڵان دەکرێت و فەرهود دەکرێت ئەها ئیسلام چۆنە ئیسلام دژی تاڵانی و فەرهودیە ئەوە تا ئەمانەتی دوژمنەکانیشی لابوو پێغەمبەر صلی الله علیه وسلم بەڵام نەچوو بڵێ وەڵاهی مادام ئەوان لێم دەدەن با ماڵەکانیان بەرم وتی ئیمام عەلی تۆ بمێنەوە و ماڵەکانیان تەسلیم کەرەوە ئەمە ئیسلامە کە خەڵکانێ تۆمەتباری دەکات و تۆمەتی ناڕەوای بۆ دروست دەکات هەشتەمینیشان ئەوەی لە ڕەهەندەکانی کۆز دەخوێندرێتەوە ئیمانداران نیشتیمانپەروەری پێغەمبەر صلی اللە علیه و سلم کاتێک کە لە مەکە کۆچی کرد ئاوڕێکی دایەوە کە لە مەکە دەرچوو فەرمی واللهی انکی احب بلاد الله الیە ولولا ان المشرکین اخرجونی ما ترکتکی وتی ئەی مەکە وەڵای تۆ خۆشەویسترین وڵاتی لەلای من ئەگەر مشریکەکان دەریان نەکردبام بەجێم نەدەهێشتی شام شەکرە وڵات شیرینترە خۆ ئەسحاب بە زۆربەی بە ناوی وڵاتی خۆیانەوە بووە ئەوە تا بیلالی حەبەشی شانازیە کە بیلالە و هاوڵی پێغمبەر صلی الله علیه وسلم لەناو عەرەبەکاندایە بەڵام نەبوو بە بیلالی عەرەبی هەر بیلالی حەبەشی سەلمانی فارسی، سوهەیبی ڕۆمی، فڵانی یەمانی، فڵانی حەزرەتی، ئەمانە هەمووی بە ناوی شوێنەکانیانەوە بووە، بۆ؟ چونکە نیشتیمان زۆر خۆشەویستە و هەر لەبەر ئەوەیشە کە ئاوارەبوون کۆچکردن ئەوەندە سەختە ئەوەندە ئازاری زۆرە غوربەت و غەریبی ئەوەندە ناخۆشە هەر لەبەر ئەوەیە کە پێغمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی الهجرة تجب ما قبلها واتە هیجرەت واتە کۆچکردن ئەوەی پێش خۆی دەسڕێتەوە چونکە ئاوارەکان دەزانن ئاوارەی و بێ ماڵ و حاڵی چەند ناخۆشە کەم دەستی و لێقەوماوی چەند ناخۆشە وڵا چەند شیرینە هەر لەبەر ئەوەیە کە ئێمە بەردەوام بەردەوام دەبێ ئەو یا ئەوە لە بیرمان بێت و کەوە نیشتیمان پەروەری ڕاستەقینە تەنها لە ئیسلامدا بیبینە چونکە ئینسانی مسلمان بازرگانی بە وڵاتەکەیەوە ناکات نایفرۆشێت خیانەتی لێ ناکات چونکە کامێرەی خوا بەسەر سەریەوەیەتی نوێمینیشیان لە ڕەهەندەکانی کۆچ ئەوەیە کەوا خۆ مەکە زۆر پیرۆز بوو بەڵام چونکە ئازادی بیر و ڕایتیانە بوو بۆیە پێ ساسەلم بەجێی هێشت لە کوێ سەرکەوتنی ئیسلام هەبێ تۆ دەتوانی بچی بۆ ئەو شوێنە وە کۆچەکەیش وەکو ئاماژەمان پێدا گۆڕینی مەوقع بوو نەک مەوقیف بۆیە ئێمە پێویستە ئێمە مەشکۆت بکەین لە چاک لە خراپەوە بۆ چاک و لە چاکەوە بۆ چاکتر ڕەهەندەکانی کۆچ پێمان دەڵێ کە پێغەمبەر صلی الله علیه وسلم چەند کەڵە پیاوانێکی ئامادە کرد وەکو ئەو ئەسحابانەی کە لە دەوری بوون دوای خۆی دەوڵەتیان دەوڵەتیان بەڕێوە برد و خەڵکانی زۆر دڵسۆزی ئامادە کرد بۆ ئەو میلەتە بۆ خزمەتکاری میلەت پیاوی وەکو پێشەوا عوسمانی ئامادە کرد کە یەکێک بوو لە دەوڵەمەندان کاتێک کە گرانیک ڕووی کردە مەدینە کاروانەکەی هاتەوە باری سەد حوشتر، بازرگانەکان چون بۆ لای قازانجی زۆریان دایە، یەک بە دوو، یەک بە سێ، یەک بە پێنج، وتی زیاتریان داومێ، زیاتریان داومێ، وتیان جا خۆ لە ئێمە زیاتر بازرگان نیە لەم ناوچەیە، فەرمووی خوای گەورە یەک بە دە تا یەک بە حەوسەت پێی داوم، هەمووی بەخشی بەسەر فەقیر و هەژاراندا و کۆنتڕۆڵی ئەو گرانییەی کرد، ئەمە بەڕاستی هەمووی ڕەهەندی کۆچە، وە هەروەها ڕەهەندی کۆچ یەکێکی تر لەوانە ئەوەیە کەوا لە مەدینە، پێکەوە ژیانی دروست کرد پێغەمبەر صلی الله علیه و سلم ئەو تیر و هۆزانەی کەوا سەدان ساڵ بوو ئەوس و خەزرەج شەڕیان بوو ئەو مشریکین و بت پەرست و جوولەکە لەوێ پێکەوە ژیانی دروست کرد لەوێ نیزامی دەوڵەتی دروست کرد وەسیقەی مەدینەی دامەزران ئەی ئەوانە بەڵگەیان لە کوێیە کە دەڵێن وەڵا ئیسلام بەرنامە نییە ئەی وەسیقەی مەدینە ئەوانە لە کوێن کە دەڵێن ئیسلام وەرە کاکە پێکەوە ژیان نەخێر ئەوە تا دەوڵەتی مەدینە بکەم بەنمونە بزانە چ پێکەوە ژیانێک هەبووە ئەوە خەڵکانی بێدین ئاژاوە فیتنە دروست دەکە لە ناو مسلماناندا ئەینا مسلمان چی بۆ خۆی پێی خۆشە ئەوەشی بۆ برای مسلمانی پێی خۆشە هەزەکە خەڵکی غیرە مسلمانیش بژیا و هەمووی بە سەلامەتی بە مرجێ تەعداد لێ نەکا و هەڕەشە لێ نەکا ئەوە و زۆری تر ئیمانداران لە ڕەهەندەکانی کۆچ لە مانا و مەبەستەکانی کۆچ دەخوێندرێتەوە کە لەوە زیاتر کاتتان ناگرم چونکە بەڕاستی کۆچ بۆیە کرا بە سەرەتای ساڵی کۆچی موسڵمانان چونکە ئازارەکانی گەلێک زۆر بوو غوربەت و غەریبی گەلێک ناخۆشە بەڵام هەرچی ئێستا دەیبینین لەم لەمەی موسڵمانان هەمووی لە سەمەراتی پەیامەکەی غاری حیرایە بۆیە دەبێ ئێمە بەردەوام لە بەرچاومان بێت و وە ئاگامان لە سەری ساڵی کۆچی موسوڵمانان بێت کۆتا خاڵیشمان ئەوەیە کە گلەیی ساڵانە دووبارە دەبێتەوە کە دام و دەزگاکان زۆر گرنگی دەدەن بە سەری ساڵی زاینی مەسیحی کە بەڕاستی یعنی ئێمە لە وڵاتی خۆماندا کەسانەوە پێنجی موسڵمانە بەڵام دام و دەزگاکان و ڕاگەیانەکان زۆر زۆریان هیچ گرنگی نادەن بە سەری ساڵی کۆچی ئەمە بەڕاستی جێگەی داخە بۆ ڕازیکردنی خەڵکانێک ئەمە بەڕاستی جێگەی نیگەرانیە و هەموو مسلمانان گلەیتان لێ دەکەن ئەی دام و دەستگاکان و ئەی هەندێک لە ڕاگەیانەکان چەند ڕاگەیانێکی کەم نەبێت بەڕاستی گرنگی نادەن بە سەری ساڵی کۆچی ئەوە لەبەر چی خۆ ئەگەر عەرەبایەتی بێت فەرموو بیسەلمێنە کوا لە کوێ ئیسلامدا عەرەبایەتی هەیە بەڵکو ئیسلام دینێکی ئومەمیە دینێکی گشتگیرە دینێکی عالەمیە بەڵام قورآن بە زمانی عەرەبی هاتووە خۆنەی گوتە دەبێت تۆ عەرەب بی ئەمە بەڕاستی تێگەیشتێکی هەڵە و چەواشەیە بۆیە پێویستە ئێمە مانا و مەبەستەکانی کۆچ و ڕەهەندەکانی کۆچ بزانین بۆ ئەوەی کەوا وەکو خۆی تێی بگەین لە خوای گەورە داواکارین دەڵێن یا ڕەبی خوایە ساڵی تازەی کۆچیمان بۆ بکەی بە مای خێر و بەرەکەت یا ڕەبی خوایە ساڵی تازەی کۆچی 1436 بیژێڕی بە ساڵی عیزەتی ئیسلام و مسلمانان یا ڕەبی خوایە ساڵی خۆشی و شادی بێ خوایە بارانی بە ڕەحمەتی پێوە بێ خوایە ئاشتی و ئاوەدانی و هەرزانی لەگەڵ خۆی هێنابێ یا ڕەب العالمین یا ڕەبی خوایە ئەوەی خێر و بێری دەوێ بۆ ئەم میلەتە تووشی خێریکەی ئەوەی شەڕی دەوێت تووشی شەڕیکەی یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت لێ دەپاڕێینەوە ئاوێکی بە ڕەحمەت بەو ئاگرەدا بکەی یا ڕەبی خوایە شەڕ و هەرا و ئاژاوە لە وڵاتەکەمان لابەری یا ڕەبی خوایە ئەم پیلانە قڵب کەیە بەسەر سەری بێدینان و ناحەزاندا یا ڕەبی خوایە لە دایک و لە گوناهی دایک و باوکمان خۆش بی پیرەکانمان عاقیبەت خێرکەی حیا و حرمەتی دایکان و خوشکانمان پارێزراوکەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراوکەی پیرەکانمان عاقیبەت خێرکەی